هاوپەیمانێتەکەی گورگەکان و دەستەی دوو کەڵکێش پاککەرەوەکان سەرکەوتوو بوو و توانیان سەرکەون بەسەر پیاوانی مالیزیا لەگەڵ ئەو هەموو ئازار و ناخۆشەی کە زۆر جار نزیکی مردن بوونەتەوە ئەلفرێدۆ توانی بچێتە ناو ئەو کۆشکەی کە ئاهەنگەکەی تیادا ساز دەکرێت و بە یارمەتی خاتوو ئیزابێلا توانی دوا قۆناغی ناخۆشیەکانی ببڕێ و ئائێستا ئەلفرێدۆ ڕوبەڕووی پاشا ڕاوەستاوە. کاتێکی زۆریان پێچوو ئێستاش هەر لەناو کۆشکەکەدان. ئەگەر کارەکان بە خراپی بڕۆ ئەوە بەهۆی منەوەیە. بێ عەقڵ مەبە میشۆ گیان، من ئێستا ئەزانم ڕۆمیۆ ئەلفرێدۆ کارەکان ناو کۆشکەکە بە باشی بەڕێوە دەبەن. سوپاس بۆ خوا کە سەلامەت دەرچوون ئەگەر خاتوو ئیزەبیلا لێرە نەبوایە ئێستا لە بەندیخانە ئەبوون دەی ئێستا لێرە بڕۆن دوور کەونەوە دەی. چەتە بۆ وا بەڕقی مامەڵەمان لەگەڵدا دەکەی ڕۆمیۆ. کارەکان چۆن بەڕێوە ئەچن؟ ئێستا ئەلفرێدۆ و یانکا لەو هۆڵەدان کە پاشای تیا دانیشتووە. تخۆ! سێ، وا پێ دەچێ ئێستا لە بەردەم پاشا ڕاوەستا بێت و ڕووداوەکەی بۆ بگێڕێتەوە. ئێمە سەرکەوتین هاوڕێیان! هێ هاوڕێیان سەرکەوتین! هێ سەرکەوتین! هێ سەرکەوتین! هێ سەرکەوتین! بەڵێ سەرکەوتین! هاوڕێیان سەرکەوتین! هاوڕێیان سەرکەوتین! بەڵێ من لە چاوەڕوانی تۆدام ئەلفرێدۆ. نەخێر ئەمە ڕاست نییە جەنابی سەرۆک. من زۆر ڕێز لە جەنابت دەگرم، بەڵام ڕازی نابم لەبەردەم بەڕێزتان و گەورەکانی ئەم شارە ڕەزیل بکرێم بەهۆی مناڵێک کە نازانێت چی دەڵێ. گوایە ئەو دروشمەی لای جەنابتانە دروشمی خانەوادەی مارتینێزە. بەڵێ، ئەمە ئەو دروشمەیە کە براکەم پێی دام. من لە باتی یانکا داوای لێبوردن ئەکەم کە تۆزێک هەڵچوو وە داواکارم کە بەردەوام بن لە گێڕانەوەی ڕووداوەکە لە ڕوانگەی خۆتانەوە. سوپاست دەکەم ئەی خانمی بەڕێز. ئەوە مافی خۆتانە دوای ئەوەش گوێ لە لانی دووەم دەگرین هەروەها وا ئەزانم ئەوەش مافی خۆیانە ئەی وا نییە؟ بەڵێ ئەوانەی تۆ وتت ڕاستن. بەڵام ئایا تۆ پارێزەری بەرگری کردنی ئەو منداڵانەی؟ نەخێر من پارێزەری ئەوان نیم گەورەم. تەنها حەز دەکەم بگەم بە ڕاستیەکان و پوچەڵێکانیش ئاشکرا بن. بەڕێزتانیش لەو کەسانەن کە یەکسانیان خۆش ئەوێت، هەر ئێوەش واتان فێر کردووین. بەڵێ ڕاست دەکەی، ئێمە پێویستە بگەینە ڕاستیەکان. بەڕێز مالیزۆ ئێستاش بەردەوام بە لەسەر گێڕانەوەی بەسەرهاتەکە. برام لەگەڵ کوڕەکەی توند بوو چونکە زۆر خراپ بوو بۆیە ئەلفریدۆ ڕقی لە باوکی دەبووەوە بەڵام قەت باوەڕم نەدەکرد بگاتە ڕاددەی ئەوەی ئاگر لە ماڵەکە بەربدا بۆیە ماڵی برام سووتا و برام و براژنم لەناو خانووەکەدا سووتان و ئەلفریدۆش بەرەو گوندێکی دوور ڕای کرد و پاشان هاتە شاری میلانۆ ئێستاش خەریکی پاککردنەوەی دووکەڵ کێشەکانە. دووکەڵ کێش پاککەرەوە. کوڕە بەراستی تۆ ئەم کارە ئەکەی پێم بڵێ بێگومان دوو هاوڕێ خۆشەویستەکەی هەرتۆز و دووکەڵن ئەمە هەموو بەسەرهاتەکەی من بوو جەنابی سەرۆک. بەڕێز گەورم وابزانم ئێستا کاتی من هاتووە قسە بکەم یەکەم جار من شەرم لەوە ناکەم کە لە دوکان کەشپاکردنەوە کار دەکەم لەگەڵ ئەوەش تۆ لە خانەوادەیەکی بەڕێزی. بەڵێ من هیچ جیاوازیەک نابینم لە نێوان خانەدانەکان و دوکەڵکەش پاککەرەوەکان. بەسە بەێ دەبی. چاوەڕێکە تا کۆتایی گوێی لێ دەگرم. ببورە گەورەم بۆمان باس بکە مەبەستت چیە لە وتەکانت؟ من لە ماوەی ئەم کارەمدا کۆمەڵێ هاوڕێم ناسی کە ڕازا بونەتەوە بە خوڕەوشتی بەرز لەگەڵ ئەوەی لە خێزانی هەژارن ئەوان زۆریان لێ کراوە ئەم کارە بکەن بەرامبەر بە پارەیەکی کەم کەشوهەوا زۆر زۆر سارد بووە. ها دوو دڵ مەبە ئەلفرێدۆ کارەکان باشی بەڕێوە دەبا بەڵێ بێگومان من متمانەم بە تۆ هەیە ئەلفرێدۆ بەفر ئێوە پێویستە ئەم مناڵانە لەم ژیانە ناخۆش پڕ لە ئازار ڕزگار بکەن ئێمە بە درێژایی ڕۆژ کارمان دەکرد و دوو کەڵجڵی پیس دەکردین و ئەچوە ناو قوڕگمان زۆر جار لێیان ئەداین و گەلێ جاریش بەبێ خواردن ئەخەوتین ئێمە هەردەم یارمەتی یەکترمان ئەدا و یەکترمان خۆش دەویست و ئەگەر دڵسۆزی هەندێ هاوڕێ نەبوایە ئەوا زۆرێکمان لە ناو ئەچووین. من ئەو مناڵانەم زۆر خۆش ئەوێت و ڕێزیان ئەگرم، ئەگەر ئەوان نەبوونایە ئێستاکە من نەم ئەتوانی لە پێش جەنابتان بوەستم، بۆیە ئەڵێم ڕەوشتی بەرز نازناو نیە بەڵکو ئاکاری جوانە. من ئەوە بۆ ئەمیس بیڵێم گەورەم. نیکیتا. جیۆڤانی، تۆ لێرەی من وامزانی تۆ چیتۆتەوە ماڵەوە بۆی پشوو بدەی. ئەگەر بچمە ماڵەوەش ناتوانم بخەوم پێش ئەوەی لە هەواڵی ئەلفرێدۆ دڵنیا نەبم لەخوای گەورە ئەخوازم کە سەرکەوتوو بن. گوێم لە تەواوی بەسەرهاتەکەت بوو، بەڵام ئەگەر ڕاست نەبوو ئەوا دەبێ خۆت ئاکامەکەی لە ئەستۆ بگری. دەی پێم بڵێ. بەڵێ، من بەرگەی ئەگرم هەر شتێک ڕوو بدا. پاشان دەردەکەوێ. گەورەم ئێمە یەک ڕاستیما هەیە. من وا ئەزانم لەمە زیاتر خۆی ناشارێتەوە. ئێستا دوو کەسمان لە بەردەمدایە. هەر یەکەیان بە پێچەوانەی ئەوی تر بەسەرهاتەکە دەگێڕێتەوە. هەر یەکەشیان دروشمێکی هەڵگرتووە و دەڵێت دروشمی مارتینێزە، لەبەرئەوە دەبێت یەکێکیان ساختە بێت. تکات لێدەکەم جەنابی سەرۆک بە وردی سەیری ئەم دروشمە بکە، ئەو کاتە بۆت دەردەکەوێ ئەمە ڕاستەقینەکەیە. بێگومان جەنابی سەرۆک، ئەمە ئەو دروشمەیە کە پێشتر باوکی ڕەحمەتیتان وەکوو دیارییەک بەخشیبووی بە ڤیکتۆریۆی برام. بەڵێ ڕاست دەکەی، ئەمە ڕوویدا ئەو کاتەی باوکم دەجەنگا لە دژی سوپای نەمسا کە وڵاتەکەمانی داگیرکردبوو، زەنگێکی گەورە بوو زۆری نەمابوو باوکم تیا بکوژرێت. ئەو ئەفسەرە لاوەی کە باوکمی ڕزگار کرد لە گوللەی داگیرکەران ڤیکتۆریۆی پاڵەوان بوو. پاش چەند هەفتەیەک باوکم برینەکەی ساڕێژ بوو و چاک بۆوە. بەڵێ ڕاستە جەنابی سەرۆک، پێشتر ڤیکتۆریا برام چەند جارە و بەسەرهاتێی بۆ گێڕاومەتەوە. بەڕێز مالیزیۆ، ئایا براکەت چیتری بۆ باس نەکردوویت؟ نیشانەیەک لەسەر دروشمەکەیە. نیشانەیەک لەسەر دروشمەکە ئاها من ئەو نیشانەیە ئەزانم گەورەم تۆ بەڕاستی تایزانی؟ گەورەم نیشانەکە ئەم ئیمزایەیە کە باوکی بەڕێزتان لە دواوەی دروشمەکە کردبووی پێش ئەوەی بیدات بە باوکم تۆ گیانی منت لە گولەی داگیرکەران ڕزگار کرد لەبەرەوە ئەم دروشمەت پێشکەش دەکەم و ئیمزای خۆمی لەسەر هەڵدەکەنم بۆ زیاتر ڕێزلێنان لە جەنابت باوکم زیاتر لە دروشمەکە دڵی بە ئیمزاکە خۆش بوو زۆر لای خۆشەویست بوو ئەوەندەی بۆ گێڕامەوە تاوەک وەک چیڕۆک لەبەرم کرد. بەڵێ ڕاستە منیش ئەو ڕاستیانەم لە باوکم گوێ لێ بووە لەبەرئەوە ئەم دروشمەی مالیزیۆ دای بە من ئیمزایەکەی لەسەر نییە و دروشمەکە دروشمێکی ساختەیە. ئا ئەوەتا خۆت سەیری کە تاوەکو دڵنیابی لێی. ئەوە ئیمزای باوکمە. کەواتە وا ئەو دروشمەیە کە باوکم پێشکەش بە ڤیکتۆریۆی ئەفسەری کرد ئەوکاتەی کە گیانی ڕزگار کردبوو. جەنابی سەرۆک وا تێدەگەم هەڵەیەک هەبێت لەم مەسەلەیە. تکایە چاوێکی پیا بخشێنەوە. ئەمە هەرگیز ڕەوا نیە ئێوە چۆن ئەبێ باوەڕ بە کەناسێ بکەن منی و مالیزی و هاوسەریشم بە درۆ بخەنەوە ها چۆن؟ تکا دەکەم کە ڕێزی خۆت بگری خانم ئەوەت لە بیر نەچێت کە تۆ هێشتا لە بەردەمی جەنابی فەرمانڕەوای ئێستاش ڕاستیەکان لە بەردەمیدا دەرکەوتن ئیتر پێویست بە خۆ خەڵەتاندن ناکات. پێشم کەون تاوانباری پیسینە دایت ئەلفرێدۆ ئیتر ئێمە سەرکەوتین بەسەر ستەمکارەکان ئێستاکە ئەتوانین بحەسینەوە و ئازارەکانمان کۆتایی بێ بەڵێ. ئازارەکانمان تەواو بوو ئێستاکە کاتی ئەوە هاتووە بە حەسینەوە بەڵام من هەموو توانم خستە گەر تاوەکو بگەم بە ئێرە وابزانم ناتوانم بەردەوام بم ئیتر هەموو ژیانم پێشکەشی تۆ بێت یان کە گیان ئەلفرێدۆ یانکە وەرن فەرمەڕەوە دەوێت چای پێتان بکەوێ دەی خێراکەن ڕۆڵەکانم بەسەرچاو خان بەکەم دەیان کە باڵێ. دەکەم کە فرێتۆ جارێکی تر ناگەڕێتەوە لامان بێگومان چونکە ئەو کاتەی ڕاستیەکان بە پاشا ئەڵێن دەبێت بە یەکێک لە خانەدانەکان لەگەڵ ئەواندا بژی ئیتر ناتوانێت بێتەوە لامان هەرگیز. ئەبێ ئەو چێتە بگەڕێتەوە ناومان ئەگەر تەنها بۆ جارێکیش بێ ئێرە وا خۆش نییە بۆ ئەوەی جارێکی تر بگەڕێتەوە ئێرە تانتی. لەوانەیە پاشای شارەکە پاداشتی کردبن و جێگایش تایبەتی لە کۆشکەکە پێدابن. ئێ وا بیر مەکەنەوە ڕۆمیۆ، پێیان بڵێ کە ئەلفرێدۆ هاوڕێکانی لەبیر ناکات و پاش کەمێک تر دەگەڕێتەوە ناومان. من ناتوانم وا بڵێم. ڕۆمیۆ! هاوڕێیان منیش حەزەکەم وەکو ئێوە ئەلفرێدۆ بێتەوە ناومان بەڵام بۆیان وا باشترە کە ئەلفرێدۆ و یانکای خوشکی بچنەوە ماڵی خۆیان و لەوێ دابژین من بە هاوڕێتی ئەلفرێدۆ کاتانێکی زۆر خۆش ژیاوم بەڵام ناتوانم لەبەردەم پاشا ڕۆژیا بوەستم بەڵێ ئەلفرێدۆ خۆشیەکی زۆری بە ئێمە بەخشی ئەگر ئێستا ئەو پێی گەشتوە من زۆر بۆی دڵخۆشم. قسەکەت جوانە ڕۆمیۆ. ڕاستە؟ بەڵێ. بەڵێ. بەڵێ ڕاستە. ئەو مافی خۆیەتی ژیانێکی خۆی بباتە سەر. منیش هاتوومەتە سەر بۆچوونەکەی ئێوە، بەڵام بەخوا زۆر گرانە. داوای لێبردن ئەکەم. داوای لێبردن ئەکەم کە لێتان دواکەوتم هاوڕێیان. ئەوە ئەم شوێنەیە کە من خۆشم دەوێت، ئێوەش ئەم خۆشەویستانە کە حەز دەکەم لە ناویاندا بژیم. ئەلفرێدۆ! ڕۆمیۆ! بەخێربێیتەوە، زۆر بیرمان دەکردی. سوپاستان دەکەم. بەهۆی ئێوەوە ڕاستییەکان ئاشکرا بوون، شەرەفی خانەوادەکەشم دەستکەوتەوە. زۆر چاکە، پیرۆزبیت. هیوادارم زاڵ بێ بەسەر نەخۆشیەکەی نیکیتا ئایا تۆ دڵنیای کە ئەلفرێدۆ هەر ئەو نەخۆشەی لێە کە پێشتر باوکم تووشی ببوو هیوادارم چاک بێتەوە لەم نەخۆشەی بۆ ئەوەی بیبەزێنم و یانیش بمە یەکێ لە هاوڕێ خۆشەویستەکانی ئینشاءله چاکە بێتەوە و ئەبن بە هاوڕێ لەوانەیە بەڵام پاش ئەوەی کە لەبەر چاوی مناڵەکان ئەی بەزێنم. ئەگەر مرۆڤ بە جوانی کار بکات ئەوا پاداشتی گەورەی دەست دەکەوێت. ڕاستە، گرینگ ئەوەیە متمانەمان بە خۆمان هەبێ، ئەو کاتە ئەو مەبەستانە دێنە دی کە پێشتر خەون بوون. ئەی وانیە ئەلفرێدۆ؟ ها پێم بڵێ. ئێ قسەکانت ڕاستن. ها باسە بگەڕێینەوە تۆز یەکتر خۆر هەڵدێ. زۆر چاکە پەیمان ئەدیم بە هاوڕێتی بمێنینەوە تا هەتایی. کە ئێستا ئەتبینە نەخۆشخانە چونکە ئەوێ شوێنی کاکردنەوە ئەبێ لێ بحەسەیتەوە بەڵام نەمەوێ ئەمشەو لەگەل تۆدا بمینێمەوە ئەلفرێدۆ. بەڵام پەیمانم بە دکتۆر کاسێلا دا کە بتبەم بۆ لای ئەو. من هەرگیز تۆم خۆش ناوێ ئەلفرێدۆ. ئیتر ئەوە گەیشتنەوە نەخۆشخانە؟ ئەوڕۆ زۆر ماندوو بوویت لەبەر ئەوەی کێشەمان زۆر بوو جا پێویستە باش بحەسێیتەوە یانکە گیان. خەمی منت نەبێ کاکە گیان من باش ئەنووم و ئەحەسێمەوە بەیانی ئەتانبینمەوە. یانکە. ئەم هۆڵە زۆر ئێمەی کۆ کردۆتەوە پێت چۆنە تۆزێک تیای بحەسینەوە؟ ئەها ڕۆمیۆ نەخۆشیەکەی ئەلفرێدۆی لەبیر نەچووبۆوە بەڵام ئەو خەمە تاڵەی لە دڵی خۆیا شاردبۆوە. بەداخەوە نەخۆشیەکەی زۆر ترسناکە. ڕۆمیۆ نازانێت چۆن باوەڕ بەم هەواڵە ناخۆشە بکات. کاتەکانی ژیانمان زۆر بە پەلە ڕۆیشتن. ئایا تۆ ڕۆژ یەکەمی بێگەشتنمانت بیر دێ؟ منیش زۆر بە چاکی بە بیرم دێتەوە. خۆ برم دە من دز نیم بۆ تێم ناگەی بەخوا من دز نیم. بەرت نادەمە تا سێوەکانم نەدەیەوە. بەخوا من هیچم نەدزیوە پێم باوەڕ بکە. عارەبانەکەم پڕ بوو لە سێو. تەمەشاکە ئێستا کوو بەتاڵ بووە. بوەستن، ئەو بێتاوانە. پێڵاوەکانی بە قوڕن. ئەمەش مانای ئەوەیە لە ژێر باران ڕۆیشتووە. ترمۆسی ئەو بۆ تۆ زۆر سپاس من ڕۆمیۆم ئەی تۆ ئەزانی بخوێنیتەوە دوای ئەوەش ڕات کرد بە دوا موسێوەکەش لە ناو دەستتدا بوو ئایا ئەوەت بیر دێت ڕۆمیۆ گیان ها ئەوە سێوەکەی تۆیە تۆ بیخۆ تامیکی زۆر خۆشی هەیە بەڵام تۆ هەر بەوە مەبەستە بە دوام کەوتووی تۆ ناتەوێ بیخۆی باشای خۆم زۆر باشە تۆ کوڕێکی باش و دڵنەرمی ڕۆژەوە بووین بە هاوڕێ زۆر سوپاست دەکەم زۆر یارمەتیت دام من لەو ڕۆژەوە هەست دەکەم زۆر گەورە بووم بەڵام زۆر شتی چاک لە تۆوە فێر بووم. وە هەروەها تۆش زۆر شتت فێر کردم بەڵام تۆ هەست ناکەیت من چەند پشت بە تۆ دەبەستم ئازیزم ئەگەر تۆ نەبوایە ڕۆمیۆ گیان هیچ شتێکم لە ژیاندا بەدەست نەدەهات. ئەلفرێدۆ. من نازانم پاشەڕۆژم چی بەسەر دەهات ئەگەر لەو ڕۆژەدا تۆم نەبینیایە. من کەسێک ئەبووم تەنها بە دوای سامان و ناوبانگی خانەوادەکەمان دەگەڕام بەڵام تۆ منت گۆڕی من قەرزاری تۆم بە زۆر شتی گرینگ ڕۆمیۆ گیان زۆر سوپاست دەکەم. ئەفرێدە کوڕ ئەو قسانەی چیە تۆیەکەی بەخوا من هیچم نەکردووە گوێم بۆ بگرە ئەلفرێدۆ ئەگەر بەهار هات منە گەڕێمەوە لادێکەمان پێت چۆنە کە تۆ یان کە لەگەڵم دابێن لەوێ هەمومان بەیەکەوە ئەژین لادێکەمان زۆر خۆش و هێمنە. ئەلفرێدۆ گیان ئا ئەوەم گۆزانم بۆ لێکردیتەوە وەرە بیبە. ئیتر لەوێیە هەمومان بە خۆشی ئەژین ئەلفرێدە ئەلفرێدۆ ئەمە چیتە ئەمە چیتە دیسان تیر نەخۆشیەکە لێ تون کردوین لێرە بمێنەوە ئەچم بانگی دکتۆر کاسێلاکەم ناتخوا مەچۆ بەڵام تخوا لەم ساتە ناسکەدا بەجێم مێڵە ئەلفرێدۆ لەبەر خاتری هەموو ئەو مناڵانەی کە لە دووکەڵ کێش پاکردنەوە کارەکەن داوای لێبردن دەکەم ناتوانم ڕێگاکە لەگەڵ تاو بکەم ڕۆمێکیان. ئەیخوای گیان تۆزی کاتم بدە یارمەتیم بدە تەنها بتوانم ماڵ ئاوای لە هاوڕێکەم بکەم ڕۆمیۆ گیان ئێمە هەردەم لەگەڵ یەکداین ئەگەر دووریش لە نێوانماندا زۆر بێت تۆ لە من ئەگەیت براجیان تێدەگەم هەردەم لەگەڵ یەکابین ئەلفرێدۆ خەونەکان مامەدیە هێنی من دڵنیام کە تۆ دڵسۆز و وەفاداری من پشت بە تۆ ئەبەستون و ئەزانم کە سەر بەرزما ئەەکەیت بەهیوامە باتکاکەم پێویستە خۆ حەفیز لێ بکەم سوپاس بۆ هەموو چاکەیەکت ڕۆمیۆ لە بیرم مەکە باش گرنگی بەخۆت بدە ئاگاشت لەیانکی خوشکم بێت ئەلفرێدۆ مێر خۆشەویستە زۆر ئازیزەکەمان دڵە پاکەکەی لە لێدان کەوت و ڕۆحی ناسکی بەرەو ئاسمان فڕی ئەم کارەساتە هاوڕێ ئازدەکانمانی تووشی بێ هیوای و خەم و خەفەت دەکات ئەی ڕۆمیۆ ڕۆمیۆ ئەم ئازیزەی کە دڵی ناسکی هەردەم لای خۆشەویستەکەی بوو ئێستا ئەبێ ماڵئاوایی لێ بکات دەستی لە دەستی جیا بکاتەوە چاو ببڕێتە یادگاریە شیرینەکانی ڕۆژانی ژیانیان ئەمانە بە دڵێکی پڕ لە خەمەوە لە بەسەرهاتەکانی سبەینێدا دەیبینن.